بە هەشت بەش لێکۆڵینەوەیەکی تێر و تەسەلی بە ناونیشانی مێژووی پەیوەندیە نهێنیەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدە بڵاو کردەوە کە یەکەمین بەشی لە یانزە یەکی دوو هەزار و پێنج و دوایین بەشیشی لە بیست و سێ یەکی دوو هەزار و پێنج دا بڵاو بووبەوە و ڕۆژنامەی کوردستانی نوێش بە بایەخێکی شایستەوە بەر لە بڵاوکردنەوەی و لە بڵاوکردنەوەشیدا ڕێزیان لە نووسینەکە گرت، بەڵام دوای تێپەڕبوونی زیاتر لە پەنجا ڕۆژ بەسەر بڵاوبوونەوەی دوایین بەشی لێکۆڵینەوەی لە سەرەوە ئاماژەپێکراودا لە ژمارە سێ هەزار و شەش سەد و بیست و یەک ی ڕۆژی چواردە ی سێی دوو هەزار و پێنج ی ڕۆژنامەی کوردستانی نوێ و لە لاپەڕە دە دا بەشی یەکەمی نیاز سەعید عەلی بەدواداچوونێکی لەمەڕ لێکۆڵینەوەکە بە ناونیشانی ڕاستکردنەوەی هەڵەکان بۆ وتاری مێژووی پەیوەندیە نهێنیەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدە بڵاوکردەوە و پاشان لە ژمارە سێ هەزار و شەش سەد و بیست و دوو بەشی دووهەم و لە ژمارە سێ هەزار و شەش سەد و بیست و حەوت بەشی سێیەم و لە ژمارە سێ هەزار و شەش سەد و بیست و هەشت بەشی چوارەم و لە ژمارە سێ هەزار و شەش سەد و سی و یەک بەشی پێنجەم و لە ژمارە سێ هەزار و شەش سەد و سی و شەش ی ڕۆژی چواری چواری دوو هەزار و پێنج دا بەشی شەشەم و کە کۆتایەکەیەتی گوایە ڕاستکردنەوەکانی خۆی لەمەڕ هەڵەکانی نێو لێکۆڵینەوەکە بڵاوکردەوە. بڵاوکردنەوەی بەدواداچوونەکەی نیاز لەلایەن کوردستانی نوێوە جگە لە پەرەدان بە فراوانترکردنی پانتایی دیالۆگ و ئازادی بیروڕادەربڕین و ڕەخنەگرتن، جێبەجێکردنی ئەتەکێتێکی ڕۆژنامەنووسیشە، کە ئەویش ڕێگەدانە بە وەڵامدانەوە و بەدواداچوون لەبارەی ئەو نووسین و لێکۆڵینەوانەی کە لە ڕۆژنامەکەدا بڵاودەکرێنەوە. ئەمە لەلایەک. لەلایەکی دیکەشەوە، بڵاوکردنەوەی بەدواداچوونەکەی نیا سەعید عەلی لەبارەی لێکۆڵینەوەکەی حەسەن یاسینیش، لە هەمان کاتدا کردنەوەی پەنجەرەیەکە تا لە ڕێگەیەوە ئەو هەڤاڵە بەڕێزەمان کە نزیکەی دە ساڵە خۆی بە کۆکردنەوەی زانیاری لەمەڕ گرووپ و ڕێکخراوەکانی ئیسلامی بنەچینەوان، ئوسوڵی، لە کوردستاندا سەرقاڵ کردووە، بتوانێ بەهۆی کردنەوەی دەرگای بڵاوکردنەوە لە لێکۆڵینەوەیەکی وەک ئەوەی حەسەن یاسین، هەندێ لەو زانیارانەی خۆی بە خوێنەرانی ڕۆژنامەی کوردستانی نوێ ڕابگەیەنێ. کە ئەمەش پەرۆشییەکی دیکەی ڕۆژنامەکەیە بۆی لاپەڕەکانی مێژووی ئێستا و ڕابردووی زۆر نزیکمان، بەر لەوەی لەم سەردەمی جیهانگیرادا تۆزی لەسەر بنیشێ، لێکۆڵینەوە لەبارەوە بکرێ و ئەم لێکۆڵینەوانەش بەدواداچوون بە دوای خۆیندان بێنن. ئەگەرچی من لە ڕابردوودا تاقەیەک نووسینیشم تەنانەت وەک وتاریش لەبارەی ئیسلامی بنەچینەوان و سۆڵیەوە بڵاو نەکردۆتەوە، بەڵام لەبەرئەوەی ماوەیەکە خەریکی موتاڵا و بەرفراونکردنی ئاسۆی بیری سیاسی خۆمم لەمەڕ ئێران و کاروباری ئێرانەوە، سەرقاڵی لێکۆڵینەوەیەکی دیکەیە لەمەڕ پشتیوانانی ئیسلامەوە و نەیدەویست خۆی بە وەڵامدانەوەی بەدواداچوونەکانی نیاسەعیدەوە خەرێک بکات. ئەم بێژەکەی سەرەوە دەروازەی ئاماژەدان بە لێکۆڵینەوەکەی حەسەن یاسین و بەدواداچوونەکەی نیاسەعید بوو، کە بەر لە وەڵامدانەوەی بەشێک لە بەدواداچوونەکانی ڕەخنەگر بەلامەوە کارێکی پێویست بوو، بۆیە وا لێرەوە بەرەو دوا وەڵامی خۆم لەبارەیانەوە دەنووسمەوە. یەک. لێرە بەدواوە هەر جارێک زاراوەی بەدواداچوون بکەوێتە بەرچاوی خوێنەر، مەبەستم تیایدا بەدواداچوونەکەی نیاز سەعیدە لەمەڕ لێکۆڵینەوەکەی حەسەن یاسین و هەروا زاراوەی لێکۆڵینەوەش ئاماژەیە بۆ لێکۆڵینەوە هەشت بەشیەکەی حەسەن یاسین. دوو. لە پێشەکی بەدواداچوونەکەدا لە لاپەڕە دە ی ژمارە سێ هەزار و شەش سەد و بیست و یەک دا هاتووە، ماوەیەک بەر لە ئێستا ڕۆژنامەی کوردستانی نوێ بە هەشت بەش وتارێکی بە ناونیشانی مێژووی پەیوەندیە نهێنەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدە بڵاو کردەوە ئەم وتارە لە ئامادەکردنی کاک حەسەن یاسین بوو. ئەم سەرەتایی بەدواداچوونەکە جگە لەوەی لە ئەتەکێت لادانە ناحەقیشی گرتۆتە خۆی. لادانەکەوەیە کە مادام تۆ وەک ڕەخنەگرێک دەتەوێت بەدواداچوون لەسەر لێکۆڵینەوەک بکەیت، دەبێت ئاماژە بە ڕۆژەکانی بڵاوبوونەوەی ئەو هەشت بەشی لێکۆڵینەوە و ژمارەکانی کوردستانی نوێ بدەیت. هەم وەک ئەتەکێتێکی بەدواداچوون و هەم بۆ ئەوەش ئەگەر خوێنەرێک ئەو لێکۆڵینەوەی حەسەن یاسینی نەدیبوو، بەدواداچوونەکەی تۆی لەبەردەستابوو بتوانێت بگەڕێتەوە سەر ئەسڵی ئەو بابەتەی کە تۆ بەدوایدا چوویت، ئەمە لەلایەک. لە لایەکی دیکەشەوە دەبێ ئەوە بزانیت کە بەشێک لە خوێنەران خۆشیان بەدواداچوون و بەراوردکردنیان هەیە و حەقی خۆیانە داوات لێ بکەن کە لە بەدواداچوونەکەتدا ئاماژەت بە کات و ژمارەی بڵاوبوونەوەی ئەو لێکۆڵینەوە بدەیت کە ڕەخنەکەت لێ گرتووە تا بتوانن ئەوەی تۆ لەگەڵ ئەسڵەکە بەراورد بکەن بەڵام وا پێدەچێ ئەم ئاماژە پێنەدانی تۆ بە سەرچاوەی ڕەخنەی لێکگیراو خۆ لێدزینەوەی بە مەبەستی ڕێگرتن بێت لە گەڕانەوەی بەشێک لە خوێنەرانی بەدواداچوونەکە بۆ سەرچاوە ڕەخنەلێکگیراو هەروەها نووسیوتە، ئەم وتارە لامەدەکردنی کاک حەسەن یاسین بوو، کە ڕاستییەکەی لێکۆڵینەوە بوو نەک وتار و لەبەروی وا پێدەچێت شارەزایەت لە ڕێبازی لێکۆڵینەوەی زانستیدا کز بێت، بۆیە جیاوازی لە نێوان وتار و لێکۆڵینەوەدا نەکردووە. ئەمە جگە لەوەی کە لێکۆڵینەوەکە ئامادەکردن نییە، بەڵکو نووسینی لێکۆڵینەوەکە کە لەلایەن کوردستانی نوێوە کە جێگەی سوپاسە پێشوازییەکی گەرمی لێکراوە و خوێنەرانیش وەک من ئاگام لێیەتی بە شەوقێکی زۆرەوە بەش لە دوای بەش چاوەڕێیان دەکرد و تا ئێستاش بە سەدان خوێنەر پەیوەندیان بە لێکۆڵیارەوە کردووە و داوایان کردووە بیکات بە نامیلکە. سەرەڕای ئەوەی کە مامۆستا عەبدولکەریم شێخانی کردی بە عەرەیبی و ڕۆژنامەی ئیتیحادیش بە شەش بەش بڵاوی کردەوە. سێ. لە بەدواداچوونەکەدا ڕەخنەگر پەنجا و پێنج جار ناوی لێکۆڵیاری ڕەخنەلێگیراوی بە کاک حەسەن یاسین و یانزە جاریش بە کاک حەسەن هێناوە. کە ئەگەر پەنجا جار کاک حەسەن یاسین و هەشت جاریش کاک حەسەن لە بەدواداچوونەکەی نیازدا دەرهاوێژرێین بە دڵنیایەوە هیچ لە ناوەڕۆک و تەنانەت شێوەی داڕشتنی بابەتەکەشی ناگۆڕێت بۆیە دەڵێم لە نووسینی زانستیدا بەتایبەت ئەگەر نووسینەکە ڕەخنەیی بێت ئەوا دەبێ و نەریت وایە کە ڕەخنەگر لە سەرەتای دەستکردن بە ڕەخنەکەی ناوی خاوەنباسی ڕەخنەلێگیراو دێنێت و پاشان ئەگەر زۆر پێویست نەبێت جارێکی دیکە ناوەکەی دووبارە ناکاتەوە بۆ ئەوەی سەری خوێنەر نەیەشێنم، تەنیا سێ نموونە لە سێ بەشی جیاوازی وەڵامەکەی نیاز سەبارەت بە پێویست نەبوونی ئەم هەموو ناوهێنانە دەهێنمەوە. ئەلف، لە سەرنجی نۆدا کە لە بەشی یەکەمدایە هاتووە، دەگەڕێتەوە بۆ نەشارەزایی و ناپسپۆڕی کاک حەسەن یاسین و سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کە بەسەریدا تێپەڕیوە، دەیتوانی بڵێت دەگەڕێتەوە بۆ نەشارەزایی و ناپسپۆران کە بەسەریاندا تێپەڕیوە. بە، لە سەرنجی چل و نۆ دا کە لە بەشی سێیەمدا هاتووە، کاک حەسەن یاسین دیسانەوە لەم بەشەدا بۆ زیاتر لە جارێک، دەیتوانی بنووسێت، دیسانەوە لەم بەشەدا بۆ زیاتر لە جارێک. پە، لە سەرنجی حەفتا وەش دا کە لە بەشی پێنجەم دا هاتووە، کاک حەسەن یاسین لە بڕگەیەکی ستوونی دووەم دا کەوتۆتە ناو ئەو هەڵەی کە، دەیتوانی بڵێت، لە بڕگەیەکی ستوونی دووەم دا کەوتۆتە ناو ئەو هەڵەی کە، کەواتە پەنجا و پێنج جار دووبارەکردنەوەی کاک حەسەن یاسین و یانزە جار دووبارەکردنەوەی کاک حەسەن سەربارە و تەنیا یەک جار بەس بوو هیچ کاریکەریەکی سلبی بەسەر ڕستەکان و ڕەخنەکانی شەو نەدەبوو چوار ناونیشانی ڕەخنەکەی نیاز ئەمەیە ڕاستکردنەوەی هەڵەکان بۆ وتاری مێژوویی پەیوەندیە نهێنیەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدە کە ئەم ناونیشانە خۆی لە ڕێی دەستووری زمانی کوردیەوە هەڵەیە و نە دەبوو ڕەخنەگر بکەوێتە هەڵەی واوە، چونکە هەرچی نەبێ دەرچووی شەشی ئامادەیە و دوانزە ساڵ زمانی کوردی خوێندووە، با ئەو دوو ساڵەی خوێندنی کۆلێژ لە بەغداش کوردی نەخوێندبێ، چونکە هیچ پیرێژنێکی نەخوێندەواری گوندنشین ناڵێ ڕاستکردنەوەی هەڵەکان بۆ. بۆ نموونە نیاز سەعید یان حەسەن یاسین، بەڵکوو دەڵێ ڕاستکردنەوەی هەڵەکانی نیاز سەعید یان حەسەن یاسین. لە چەندین جێگەی دیکەی بەدواداچوونەکەدا هەڵەی زمانەوانی هەن. کە نەمەوێ وەڵامەکەم بەم شتانەوە سێخناخ بکەم و بەو هۆیەوە وەڵامەکەم درێژدادڕ بێت، تەنیا یەک نموونە دێنمەوە. لە سەرنجی نۆدا کە لە بەشی یەکەمدا دەڵێت، هەڵەیەکی تر لە ستوونی پێنجەمدا هەیە، ئەویش دەگەڕێتەوە بۆ نەشارەزایی و ناپسپۆڕیی کاک حەسەن یاسین و سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کە بەسەریدا تێپەڕیوە. دەبوو بڵێت کە بەسەریاندا تێپەڕیوە. مادام ڕەخنەگر باس لە زیاتر لە یەک کەس دەکات کە کەسی یەکەم حەسەن یاسین و کەسی دووەم کە کەسێکی مەعنەویە و سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژییە چونکە لە زمانی کوردیدا لە یەک کەس زیاتر دەبێ بە کۆ و نابێ بڵێیت بەسەریدا تێپەڕیوە. ڕەنگە ڕەخنەگر یان خوێنەرێک بڵێت تۆ باس لە ڕەخنە بنچینەیەکان بکە، بەڵام لێرەدا دەڵێم زانینی زمان ئەو زمانەی لێکۆڵیار لێکۆڵینەوەکەی پێ دەنووسێ، یان ڕەخنەی پێدەگرێ یەکێکە لە مەرجە گرنگەکانی میتۆدی زانستی و نەبوونی زانین یان کۆڵەواری لە زانینی زماندا نووسین و لێکۆڵینەوە لە کەدار دەکەن و نیاسعید خۆشی لە بەدواداچوونەکەیدا جەخت لەسەر بەرپرسیارەتی زانستی و لە ڕووی زانستیەوە بەرپرسیاربوون دەکاتەوە زۆر جار نامەی ماستەر و دکتۆرا لە زانکۆشدا بەر لە گفتوگۆ لەسەرکردنیان دەدرێن بە بەشی زمان پسپۆڕێک لە ڕووی زمانەوە پێدابچێتەوە هەروەها دەمەوێت باس لە زاراوەیەک بکەم کە سیفەتێکی زانستی ئەکادیمییە و لە نووسینەکانی نیا سەعیددا زۆر جار پاتە دەکرێتەوە، ئەویش زاراوەی پسپۆڕە و بێگومان زۆر جار خۆیشی بە پسپۆر لە قەڵەم دەدا. زاراوەی پسپۆڕ لە ڕووی زانستی و ئەکادیمییەوە بەو کەسانە دەگوترێ کە جگە لە بەکالۆریۆس یان دبلۆمی باڵا، بڕوانامەی ماستەر یان دکتۆرایان هەیە. بۆیە ناکرێ منێک کە بەکالۆرۆسێکم هەیە و نیاز سەعیدێک کە شەشی ئامادەیی هەیە و حەسەن یاسینێک کە بەکالۆرۆسێکی هەیە و ئێستاوە خەریکی بەدەستهێنانی بەکالۆرۆسێکی تریشە خۆمان بە پسپۆڕ بزانین. دەکرێ لە بوارێکدا دوای تەواو قووڵبوونەوە تیایدا و ساڵانێک خۆ پێوە خەریککردنی و بەرهەمهێنانی بەرهەمی جێبازکردن تیایدا خۆمان بە شارەزا، خەبیر بزانین. چونکە شارەزایی لە ئەنجامی قووڵبوونەوە، پیادەکردن، لەو بوارەوەیە. سەبارەت بەو توانجانەی لە سەرەتای بەدواداچوونەکەشدا ئاراستەی سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کوردستانی شت کردووە دەڵێی سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کوردستان ئەوەی کە لە سەرەتای دروستبوون و گرنگی پێنەداوە لێکۆڵینەوەی زانستی بووە لەسەر یەکێک لە دیاردە سیاسیە کاریگەرەکان ئەویش دیاردەی ئیسلامی سیاسی لە کوردستان ئەوە ئەم چەند ڕستەیە ڕەخنەیەت لە ڕووی هەڵەی زمانەوانیەوە لێ دەگەڕێم بەڵام بە کورتی دەڵێم سەرەڕای ئەوەی سەنتەری لێکۆڵینەوە و ستراتیژی ڕەنگە خۆیان وەڵامت بدەنەوە، بەڵام ناکرێت تۆ نزیکەی دە ساڵە لەو بوارەدا تەماشای بەرهەم و سەرچاوەی تایبەت بە بوارەکە دەکەی، کۆششەکانی سەنتەر لەو بوارەدا فەرامۆش بکەی کە شەش ژمارە لە وەرزانەیەکی تایبەت بە کاروباری جیهانی ئیسلامی بە زمانی عەرەبی لەژێر ناوی شئون ئیسلامیەدا دەرکردووە کە جەلیل ئەلبەسەری نوسەر نوسەری بووە و فەرید ئەسەسەردیش وەک سەرۆکی ئەنجومەن بەڕێوەبردنی سەنتەر سەرپەرشتی کردووە و یەکەمین ژمارەشی لە دەی تشرینی یەکەمی ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و هەشت لە سلێمانیدا دەرچووە و دوا ژمارەشی کە ژمارە شەشە لە ئابی دوو هەزار دا دەرچووە و لە هەر شەش ژمارەکەشیدا گەلێ بابەتی بەپێز و هەواڵی پشتڕاستکراوی لەو بارەوە بڵاوکردۆتەوە. هەروەها لە گۆڤاری سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژیشدا ژمارەیەک لێکۆڵینەوە و ڕاپۆرت لەو بارەوە بڵاوکراونەتەوە و کتێبێکیشیان لەو بارەوە چاپکردووە کە کتێبی، الشبکە الاصولیە تعریف بالنظامات الاصولیە فی العالم دکتۆر مایکڵ پوهلی وەرگێڕانی دکتۆر فەرەیدون کاکەیی لە ئینگلیزیەوە بۆ سەر زمانی عەرەبی یەکێکە لەو کتێبانە کەواتە سەنتەر لەو بارەیەوە تەقەلای داوە و لەو باوەڕەدام جێی خۆشی گرتبێ ئەگەرچی تاقەلاکە بەپێی ئاوەتی خۆیان نەبووە. ئامادەکەری ئەم زنجیرە وتارە لە ڕابردوودا هەرگیز پسپۆڕ نەبووە لە بواری لێکۆڵینەوە لە ڕەوتی ئیسلامی سیاسی لە کوردستان بە گشتی و ئەنسارالئیسلام بە تایبەتی، ئەمە یەکەم جاریشە بابەتێک لەو بوارەدا دەنووسێ. ئەم چەند ڕستەی پێشوو لە بەدواداچوونەکەدا هاتوون و ئەوە دەردەخەن کە بەلای نیازسەعیدەوە نەنگی و خەوشە، ئەگەر یەکێک لە ڕابردوودا بابەتی نەبووبێ لەسەر ڕەوتی ئیسلامی سیاسی لە کوردستان بەگشتی و ئەنسارالئیسلام بەتایبەتی، ئێستا بێت و لەو بوارەدا بنووسێ. ئاخر ئەوەشی دیاری نەکردووە کە مەبەستی ئەو لە ڕابردوودا کەیە؟ دوێنێ؟ پار؟ دە ساڵ پێش ئێستا؟ بەڵام منیش دەڵێم نەخێر، حەسەن یاسین لە بواری نووسین لەسەر ئیسلامی سیاسی نامۆ نییە و لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و پێنج ەوە لەو بوارەدا دەنووسێ و دەتوانی بگەڕێیتەوە بۆ هەردوو لاپەڕەی سێ و حەوت ی ژمارە سەد و حەفتا و پێنج ی ڕۆژی سێ ی دەی هەزار و نۆ سەد و نەوەد و پێنج ی ڕۆژنامەی ڕێگای کوردستانی حیزبی شوعی کوردستان کە وتارێکی بە ناونیشانی هەڵگەڕانەوە لە ئیسلام یان لەبارەی مەسەلەی گێچەڵکردنی ئیخوان الموسلیمەکانی میسڕ بە دکتۆر نەسر حامید ئەبو زەید و تۆمارکردنی سکاڵانامە لە دژیدا لە دادگا و بەرزکردنەوەی دروشمی بە کافربوونی ئەبو زەیدەوە بڵاوکردۆتەوە. هەروا ئەوەشت بیر دەخەمەوە کە خۆت لە ساڵی دوهەزار دا لەو بڵاوکراوەیەدا بە ناوی خوازراوە بابەتت لەبارەی ئیسلامی سیاسیەوە بڵاو دەکردەوە کە ناوی ڕۆژنامەنووس بوو. حەسەن یاسین سەرنووسەری بوو و دەستەی ڕۆژنامەنووسانی ئازاد دەریدەکرد، بۆیە دەڵێم ڕاستە حەسەن یاسین نە لە ڕابردوودا و نە ئێستاش پسپۆڕ نییە لە بواری لێکۆڵینەوە لە ئیسلامی سیاسی بەگشتی و لە کوردستان بەتایبەتی، چونکە پسپۆڕی وەک گوتم بە بڕوانامەی باڵاوەیە، بەڵام کەسێکە ساڵانێکە لەو بوارەدا دەخوێنێتەوە و نووسین و لێکۆڵینەوەشی هەیە و دەکرێ بە کەسێکی شارەزا لەو بوارەدا لە قەڵەم بدرێ. ئەو بەدواداچوونەی نیا سەعید کە بە شەش بەش و لە شەش لاپەڕەی کوردستانی نوێدا بڵاو کراوەتەوە، سەڕەڕای ئەوەی کە مایەی دەستخۆشی لێ کردن و دەکرێ وەک پەرەوشێک بۆ دەرخستنی ڕاستییەکان و ڕاستکردنەوەی هەندێ زانیاری هەڵە حسێب بکرێت، بەڵام بەداخەوە لە خوێندنەوەی تەواوی نووسینەکەدا هەست بەوە ناکەیت کە دەستخۆشی لە حەسەن یاسین کردبێ سەبارەت بەو لێکۆڵێنەوەی لەو بوارەدا پێشکەشی کردووە. بەڵام ئەو بە گەرمی باوەشکردنەوەی ڕۆژنامەی کوردستانی نوێ و شێوازی بڵاوکردنەوەی لێکۆڵینەوەکە و پاش ئەم بڵاوکردنەوەی دەقی وەرگێڕدراوی لێکۆڵینەوەکە لەلایەن ڕۆژنامەی ئیتیحادەوە کە مامۆستا عەبدولکەریم شێخانی کردووی عەرەبی و هەروەها ئەو دەستخۆشی لێکردنانەی لەلایەن خوێنەرانەوە بە لێکۆڵیار گەیشتن مایەی ڕێز و سوپاسێکی زۆرن. لێرە بەدواوە دێمە سەر وەڵامدانەوەی هەندێ لە ڕەخنەکانی نیاز سەعید، بەڵام بەر لەوە سەرنجێک دەخەمەڕوو. نیاز سەعید کە پاشان لە مەکتەبی بیر و هۆشیاری یەکێتی نیشتیمانی کوردستانیشدا بە ناونیشانی پشتیوانانی ئیسلام لە کوردستان لقێک و پێگەیەک بۆ ڕخراوی قاعدە کراوە بە نامیلکە ئەگەر دیقەتی ناونیشانی نامیلکە بدەین دەبینین نووسەرەکەی لە بەکارهێنانی زاراوەدا ورد نییە چونکە لق و پێگە دوو زاراوەن لەم ناونیشانەدا لەگەڵ یەکتر ناگونجێن. پێگە دروستکردن لەلایەن ڕێکخراوێکی لە جۆری قاعدە لە شوێنێکی دیاریکراوی ئەم دنیادا بۆ نمونە لە کوردستانی عێراق و بە دیاریکراویش لە ناوچەی هەوراماندا قۆناخی بەر لە دروستکردنی لقی ڕێکخراوەکەی و پێگە بۆیە دروست دەکرێ تا ڕێگە بۆ ئەوە دروست بکات کە ئەو پێگەیە ببێت بە لق. پسپۆڕ، نیمچە شارەزا. ڕەخنەگر لە کۆتایی ستوونی یەکەمی بەشی یەکەمی ڕەخنەکەیدا دەڵێت، بەندە بە گوێرەی ئەو نیمچە شارەزایی و تا ڕادەیەک گرنگی پێدانەی کە هەمە بە لێکۆڵینەوە لە دیاردەی ئیسلامی سیاسی لە کوردستان بەگشتی و ڕێکخراوی جندالاسلام و ئەنسارالاسلام بە تایبەتی، واتە لەم بابەتە ڕەخنەیەدا کە لە چواردە ی سێی دوو هەزار و پێنج دا بڵاو بۆتەوە، خۆی بە نیمچە شارەزا دادەنێ و گرنگیدانیشی بە لێکۆڵینەوە لە دیاردەی ئیسلامی سیاسی بەگشتی و جندالاسلام و ئەنسارالاسلامیش بە تایبەتی، گرنگیدانێکی چڕ و قووڵ نییە و تا ڕادەیەکە. کەچی هەر نیاز خۆی لە وەڵامی ئەو ڕەخنەی کە قاسم محەمەد مستەفا لە نامیلکەی لێکۆڵینەوە لە ئیسلامی سیاسی، نیاز سەعید عەلی، سلێمانی، دوو هەزار و چوار، بڵاوکراوەکانی مەکتەبی بیرو هۆشیاری یەکێتی نیشتیمانی کوردستان گرتبووی، لە لاپەڕە یانزەی نامیلکەی، قاسم محەمەد مستەفا، هەڵەی ڕاست کردۆتەوە یان ڕاستی بە هەڵە دابردووە. دەڵێت، ئەو نامیلکەیە، واتە لێکۆڵینەوە لە ئیسلامی سیاسی، فەیسەڵ، لە بنەڕەتدا لێکۆڵینەوەیەکی بەندەیە لەسەر ئیسلامی سیاسی و بەرهەمی یانزە ساڵ کارکردنی چڕ، خوێندنەوەی زۆر، سۆراخی ورد، لێکۆڵینەوەی قووڵ و تێگەیشتنی بابەتیانە لەسەر دیاردەی ئیسلامی سیاسی. لێرەدا جێی خۆیەتی ئەوە بیری ڕەخنەگر بێنمەوە کە نووسەر و لێکۆڵیار و ڕەخنەگر ئەم قسەی ئەمساڵ دەیکات، نابێت زوو فەرامۆشی بکات و هەروا بە سووک و ئاسانی دوای کەمتر لە ساڵێک پێچەوانەکەی بڵێت. ناکرێ تۆ ساڵی دوو هەزار و چوار کە باسی خۆت بکەی بڵێی یانزە ساڵە لەبارەی دیاردەی ئیسلامی سیاسی، زۆر دەخوێنمەوە و سۆراخی ورد دەکەم و لێکۆڵینەوەی قوڵ دەکەم و بە چڕی کار دەکەم و تێگەیشتنی قوڵم لەسەری هەیە، کەچی ساڵی دواتر بێیت و بڵێی لە دیاردەی ئیسلامی سیاسی بە گشتی نیمچە شارەزام و تا ڕادەیەک گرنگیم بە لێکۆڵینەوە لەو بارەیەوە داوە. خۆ دەبێ حیسابی ئەوە بکەی کە نووسەران و خوێنەران لە ڕۆژگاری ئەمڕۆدا زیاتر لە جاران چاوکراوەن و ئەو ناکۆکیانە لە وەسف کردنی خۆت بە سەریاندا گوزەر ناکا و هەڵوێستەی لەسەر دەکەن و یەخەی قەڵەمەکەت لەو بارەیەوە دەگرن. میتۆدی من و میتۆدی تۆ. لە کۆتایی ستوونی دووەمی بەشی یەکەمدا نووسیوێتی، کاک حەسەن یاسین لەسەر هەمان ناوەڕۆک و میتۆد و ئاراستەی بەندە کەوتووەتە باسکردنی چۆنێتی دروستبوون و پێکهاتەی باڵەکان و ڕاگەیاندنی جوندالاسلام و ئەنسارالاسلام. ڕەخنەگر گلەیی ئەوەی لە لێکۆڵیار هەیە گوایە لەسەر هەمان میتۆدی ئەو ڕۆشتووە. ئەمە بەبێ ئەوەی دەرکی بەوە کردبێ کە بەکارهێنانی ڕستەی میتۆد و ئاراستەی بەندە هەروا ئاسان نییە و دەبێ ڕوونی بکاتەوە، کەنیا سەعید عەلی، کەیوو، بەهۆی کەم لێکۆڵینەوەی داهێنەرانەوە بۆتە خاوەنی میتۆد. لێرەدا دەڵێم، یان ئەوەتا نیاز لە زاراوی میتۆد نەگەیشتووە و تەنیا مەبەستی ئەوەیە کە گوایە لێکۆڵیار لە نووسینی لێکۆڵینەوەکەیدا لاسایی نامیلکەکەی ئەوی کردۆتەوە و شوێنپێی قەڵەمی ئەوی هەڵگرتووە، کە بێگومان ئەمەش دوورە لە ڕاستییەوە و لەگەڵ سەرپێییترین بە ڕابتکردنی نامیلکەکەی نیاز سەعید عەلی و لێکۆڵینەوەی حەسەن یاسیندا دەردەکەوێ کە دوو نووسینی تەواو لێکجیان و بە دوو نەفەس و بیرکردنەوەی تەواو جیاوازیش نووسراون یانیش ئەو برادەرە بەڕێزە خۆی بە خاوەنی میتۆدێکی تایبەتی دادەنێ. لێرەدا نامەوێ بە دوور و درێژی بچمە نێو باسکردنی میتۆد مەنهەجی زانستییەوە و ئەو کەسانە بژمێرم کە لە بواری لێکۆڵینەوەی زانستیدا خاوەن ڕێباز و میتۆدی زانستیانەن و هەروەها ناوەڕۆکی میتۆدەکان و ڕێساکانی میتۆدی زانستی لە ڕوانگەی ئەو زانایانەوە شرۆڤە بکەم چونکە ئەمە باسێکی تایبەتی دەوێ. ئیبن خەلدوون، هەزار و سێ سەد و سی و دوو بۆ هەزار و چوار سەد و شەش، هەتا دوایی، خاوەنی میتۆدی زانستی لێکۆڵینەوە بوون و ڕاوبۆچوونی خۆیان لەبارەی ڕاستییەکانی میتۆدی زانستییەوە دەربڕیوە، تەماشای، اصول البحث الاجتماعی، عەبدولباست محەمەد حەسەن، طبعە الثامنە، هەزار و نۆ سەد و هەشتا و دوو، الناشر، مکتبە وهبە، قاهیرە، سەحیفەی حەفتا و سێ بۆ نەوە و پێنج، بکە. دیلی زانیاری، بۆ هەر لێکۆڵینەوەیەکی زانستی، سەڕەرای پێویستی شارەزابوون لە ڕێباز و میتۆدەکانی لێکۆڵینەوە و وریایی لە هەڵبژاردنی میتۆدی گونجاو بۆ ئەو لێکۆڵینەوەی کە لێکۆڵیار بە تەمایەتی، ئەو کەرەستە و زانیاریانەش گرنگن کە دەخرێنە بەر دەست لێکۆڵیار یان لێکۆڵیار لە ئەنجامی بەدواداچوون و گەڕاندا بەدەستیان دەهێنێ. بەڵام ئەگەر کەسێک خۆی لە بوارێک بدات و دەسەڵاتی بەسەر ڕێبازەکانی لێکۆڵینەوەی زانستیدا نەشکێ، مەرجەکانی لێکۆڵیاری تیایدا کز و لاواز بێت، ئەوا ڕەنگە ئەو کەسە بە کۆمەڵێک زانیارییەوە بێتە مەیدانەکەوە، بەڵام چونکە لە ڕووی دید و بۆچوون و هەژارە و ناتوانێت شیکردنەوەی زانستییانە لەسەر بناخەی ئەم زانیارییانەوە هەڵچنێت، ئەوا ئەو کەسە دەبێت بە دیلی تۆپەڵێک زانیاری و کەرەستە و ناتوانێت جگە لە خستنەڕووی هەندێ زانیاری حەقایەت ئامێز بۆ بەرچاوی خوێنەر لە شیکردنەوە تا خوێندنەوە، نزیک ببێتەوە. هەمان ئەو پەتایە لە ڕەخنەگر سەری هەڵداوە و بەرامبەر بەو هەموو شیکردنەوانەی حەسەن یاسین لە لێکۆڵینەوەکەیدا بەرجەستەی کردوون دەستەوەستانە و نەیتوانیوە خۆی لە قەرەیان بدات و ئەوە بۆ خوێنەران ڕوون بکاتەوە کە لێکۆڵیار لە فڵان و فیسار شیکردنەوەدا بە هەڵەدا چووە بەڵکو بە کۆمەڵێک زانیاری مەعلوماتیەوە گیرساوەتەوە و گوایە ڕاستیان دەکاتەوە. لە کاتێکدا ڕاستکردنەوەی ئەو زانیارانە سەرەڕای پێویستبوونی ڕاستکردنەوەی هەڵە، ئەگەر لە زانیارییەکی دیاریکراودا ڕووی دابێت، ڕەخنە نین لە کڕۆکی لێکۆڵینەوەکە کە گێڕانەوەیەکی مێژوویی شیکاریی پەیوەندییە نهێنیەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدەیە. کۆنگرەی دووی بزووتنەوەی یەکبوون. ڕەخنەگر زۆر بە جەخت کردنەوە دژی ئەو ڕاستیە وەستاوەتەوە کە بزووتنەوەی یەکبوونی ئیسلامی کۆنگرەی دووی هەبووبێت و لە ستوونی سێمی بەشی یەکەمدا دەڵێت، بزوتنەوەی یەکبونی ئیسلامی تەنها یەک کۆنگرەی بەستوە ئەویش لە مانگی ئابی ساڵی دوو هەزار و تەنانەت ئەنجامی کۆتایی هەڵبژاردنی شورای ناوەندی و بەلاخی کۆتایی کۆنگرەش بڵاو نەکرایەوە و جیابونەوەی بەسەردا هات ئیتر نازانین کۆنگرەی دووەم لە کوێ کرا و کەی بەسترا. لێرەدا بە چەند خاڵێک ئەم هەڵەی ڕەخنەگر واتە نکوڵی کردن لە هەبونی کۆنگرەی دووی بزوتنەوەی یەکبون ڕاست دەکەمەوە. یەک، یەکەمین کۆنگرەی بزوتنەوەی یەکبوون لە کاتژمێر چواری ئێوارە ڕۆژی شەش ی هەشتی دووهەزار لە شارۆچکەی هەڵبجەی شەهید دەستی پێکردووە. دوو، کۆمەڵی ئیسلامی بە ڕابەرایەتی عەلی باپیر لە کۆتایی مایسی دووهەزار و یەک لە بزوتنەوەی یەکبوون جیابۆتەوە و جیابوونەوەکەش لە ئەنجامی ئەوە بوو کە لە کۆنگرەدا زۆرینەی ژمارەی ئەندامانی شورای ناوەندی کە دەنگیان بەدەست هێنابوو سەر بە باڵەکانی نەیاری ڕابەری یەکبوون عەلی عەبدولعەزیز بوون و ڕابەر ئەمەی پێ قبوڵ نەکرا. سەرەنجام باڵی عەلی باپیر جابەوە و کۆمەڵی ئیسلامیان ڕاگەیاند. جا با کۆنگرەکە وەک ڕەخنەگر دەڵێت ئەنجامی کۆتایی هەڵبژاردنی شورای ناوەندی و بەلاخی کۆتایی کۆنگرەش بڵاو نەکرابنەوە، بەڵام هەر کۆنگرەیە و بە کۆنگرەی دووی بزووتنەوەی یەکبوون دادەنرێ. سێ. لە نێوان کۆنگرەی یەکەم سەرەتای ئابی دوو هەزار و کۆتایی مایسی دوو هەزار و یەک ماوەی دە مانگ هەیە، ڕەخنەگر بۆ ڕووی نەکردووینەتەوە داخۆ چی لە ماوەی نێوان کۆنگرەی یەکەم و مێژووی جیابوونەوەی کۆمەڵی عەلی باپیر بکەین؟ کە ماوەیەکە لێوانلێو بوو لە ناکۆکی نێوان باڵە ناکۆکەکانی نێو بزووتنەوەی یەکبوونی ئیسلامی کە خۆئامادەکردن بۆ کۆنگرەی دووەمی کردبوو بە پێویست. هەر ئەمەش وای کرد سەڕەڕای بەستنی کۆنگرەش بە مەبەستی بەلاداخستنی ناکۆکیەکان، بزووتنەوەی یەکبوون لە کۆنگرەکەدا بەرەو هەڵوەشاندنەوە بچێت. گرووپی حەماس، سەبارەت بە گرووپی حەماس، نیاز سەعید دوو ڕەخنەی لە لێکۆڵیار گرتووە، یەکیان ئەوەیە کە دەڵێ، لە لێکۆڵینەوەی زانستی و مێژوویدا دەبێ ناوی ڕێکخراو وەکوو خۆی تۆمار بکرێ. ناوی تەواوی ئەو گرووپە گرووپی حەماس نەبوو، بەڵکوو ناوەکەی بریتی بوو لە ڕێکخراوی حەماسی ئیسلامیی کوردستان. واتە بە قسەی نیاز بێت هەر کەسێک، بە حەسەن یاسینیشەوە، ئەگەر بنووسێ گرووپی حەماس و ناوی تەواوی ڕێکخراوەکە نەنووسێ ئەوە هەڵەیەکی زەقی کردووە. لە کاتێکدا لە ژمارە دوو هەزار و پێنج سەد و حەفتا و پێنج ی پێنج شەممە چواری دەی دوو هەزار و یەک ی ڕۆژنامەی کوردستانی نوێ لاپەڕە نۆ دا نیاز سەعید خۆی دەڵێت، گروپی حەماس بریتی بوو لە، هەر لەو لاپەڕەی کوردستانی نوێدا چەند جارێکی دیکەش گروپی حەماسی بەکارهێناوە وەک، ئەم دوو گروپە، گروپی حەماس و گروپی کۆمەڵی تەوحیدی ئیسلامی، گروپی حەماس بە ڕابەرایەتی. واتە یەکگرتنی گروپی حەماس و تەوحید. لێرەدا لە نیاز سەعید دەپرسم، باشە بۆچی ڕەوایە خۆت لە دوو هەزار و یەک دا و لە کوردستانی نوێدا چەندین جار بنووسی گروپی حەماس و هەر لە کوردستانی نوێدا و لە دوو هەزار و پێنج دا کە حەسەن یاسین دەنووسێ گرووپی حەماس، تۆ لێ ڕاست دەبیتەوە و دەڵێی دەبێ ناوی تەواوی گرووپەکە بنووسی، ئەگەر هەڵە بێت بۆ تۆ هەڵەیە و تۆ پێشتر ئەو هەڵەیەت کردووە. ئەگەر هەڵەش نەبێت ئەوا نەدەبوایە خۆت بەو جۆرە ڕەخنانەوە سەرقاڵ بکەیت. سەرکردە گەنجەکان. ڕەخنەگر ڕەخنەی لەوە گرتووە کە لێکۆڵیار لە باسی ناکۆکی نێوان سەرکردە گەنجەکانی نێو بزووتنەوەی ئیسلامی لەگەڵ کۆچکردوو مەلا عوسمان عەبدولعەزیزی ڕابەری بزووتنەوەکەدا گوتوویەتی ئەو بەرهەڵستکارانە، واتە سەرکردە گەنجەکان، فەیسەڵ دەیانویست بزووتنەوەی ئیسلامی بە جۆشتر و بە گوڕتر خۆی بنوێنێ و ئومێدی ئەوەیان هەبوو کە سەرکردایەتی لە حیزب عەلمانیەکان بسەن و کوردستان بەرەو ئیسلامگەرایی بەرن. ئەم بڕگەیە کە لە لێکۆڵینەوەکەدا هاتووە وەک ڕۆژی ڕوون وایە و هیچ ئاڵۆزیەکی تیادا نیە و سەر لە خوێنەران ناشێوێنێ. چونکە دیارە کە لێکۆڵیار مەبەستیەتی بڵێ بەهۆی ئەوەی کە لە دوای ڕاپەڕینی ئازاری هەزار و نۆ سەد و نەوە و یەک ەوە هەرێمی کوردستان لەلایەن هەردوو حزبە سەرەکییەکە و حزبە کوردستانییەکانی دیکەوە سەرکردایەتی دەکرێ کە حزبی عەلمانین و ئەمە بۆ سەرکردە گەنجەکانی نێو بزووتنەوەی ئیسلامی مایەی ناڕەزایی بووە بۆیە لەگەڵ مەلا عوسمانی ڕابەردا کەوتوونەتە ناکۆکییەوە و بەرپرسیارەتی مانەوەی سەرکردایەتی سیاسی لە هەرێمی کوردستاندا بە دەست حزبە عەلمانییەکانەوە و بەدەستهێنانی ئەو سەرکردایەتییە لەلایەن بزووتنەوەی ئیسلامییەوە و نەبردنی کوردستان بەرەو ئیسلامگەرایی خستۆتە ئەستۆی مەلا عوسمان و ئەمەش وای کردووە لەگەڵیدا ناکۆک بن بەڵام بەداخەوە ئەم بڕگەیە کە لە تێگەیشتنی ئاسانە ئالۆز هاتووتە بەرچاوی ڕخنەگر و لەم بارەیەوە نیاسعید نەک خوێنەرانی کوردستانی نوێ کەوتۆتە هەڵەوە کە نووسیوێتی خوێنەر کە ئەم بڕگەیە دەخوێنێتەوە وا تێدەگات کە بزوتنەوەی ئیسلامی و حزب ئەلمانەکان لە یەک حزبدا کۆبوونەتەوە و سەرکردە گەنجەکانی بزوتنەوەی ئیسلامی لەو حزبدا دەیانەوێت سەرکردایەتی لە حزب ئەلمانەکان بسەنەوە دەمەقاڵەی هەمیشە. ڕەخنەیەکی دیکەی ڕەخنەگر ئەوەیە کە لێکۆڵیار سەبارەت بە هەڵوێستی مەلا عوسمانی ڕابەر بەرامبەر بە بەرەهەڵستکارە گەنجەکان گوتوێتی، بەڵام پیری و پێکهاتەی سایکۆلۆژی کە ڕێی پێ نەدەدا هەمیشە دەمی لە دەمی بەرەهەڵستکارەکانی گیر بێ و تووشی مشتومڕ و دەمەقاڵە بێ لەگەڵیاندا. ڕەخنەگر سەبارەت بەم بڕگەیە دەڵێت، ئەم بڕگەیە پێچەوانەی ئەوەیە کە لەناو بزوتنەوەی ئیسلامیدا و لەسەردەمی کۆچکردوو مەلا عوسماندا ڕوویداوە، ئەگینا چەندین جار کۆچکردوو مەلا عوسمانی ڕابەر لەبەر هۆکار و کێشەی جیاجیا تووشی ناکۆکی و ململانێ و مشتومڕ و دەمەقاڵە بووە لەگەڵ ئەو سەرکردایەتیە گەنجە بەرهەڵستکارانەی کە باسکراوە. ئەم بڕگەی ڕەخنەگر تەواو هەڵەیە و تێنەگەیشتنە لەوەی کە لێکۆڵیار مەبەستی بووە. خۆ ئەو نەیگوتووە دەمی لەدەمی بەرهەڵستکارەکان گیر نەبووە و تووشی مشتومڕ و دەمەقاڵە نەبووە لەگەڵیاندا، بەڵکو گوتیۆتی هەمیشە دەمەقاڵێی نەبووە لەگەڵیاندا، ئەمەش مانای ئەوەیە کە جارجارە ئەمە ڕوویداوە، بۆیە ئەم ڕەخنەیەش لەجێی خۆیدا نییە و باش نەخوێندنەوەی دەقی لێکۆڵینەوەکە و ورد نەبوونەوەی لە وشەی هەمیشە ساردبوونەوە. ڕەخنەگر ڕەخنەی لەو بڕگەی لێکۆڵیار هەیە کە تیایدا دەڵێت بەشێکی زۆری ئەندامانی بزووتنەوەی ئیسلامی کە ئەوەندی بایەخیان بە مەسەلە ئایدۆلۆژی و شەرعییەکان دەدا ئەوەندە بایەخیان بە ململانێ شەخسییەکان نەدەدا بەهۆی ئەو ململانێیەوە کە هەبووە سارد بوونەوە. واتە مەبەستی لێکۆڵیار ئەوە نییە کە بڵێت بەشێکی زۆری ئەندامانی بزووتنەوەی ئیسلامی، بەڵکو دەوێت بڵێت بەشێکی زۆری ئەو کەسانەی کە لە نێو بزووتنەوەی ئیسلامیدا بایەخیان بە مەسەلە ئایدۆلۆژی و شەرعییەکان دەدا، چونکە مەرج نییە هەموو ئەوانەی ئەندامی بزووتنەوەی ئیسلامی بووبوون بایەخیان بە مەسەلە ئایدۆلۆژی و شەرعییەکاندا بێت. بەڵام نیازسەعید بە هەڵە لەم بڕگەیە تێگەیشتووە و لەم بارەیەوە کۆمەڵێک ڕاوبۆچوونی هەڵەی لەسەر ئەم بە هەڵە تێگەیشتنەی خۆی لە بڕگەکە هەڵچنیوە، بۆیە لە بارەی بڕگەکە و دەڵێت، هەڵەی ناو ئەم بڕگەیە دەگەڕێتەوە بۆ زانیارییەکی هەڵە و ئەو شیکردنەوە هەڵەیەی کە لەسەری بنیات نراوە و وا خراوەتە ڕوو بەشێکی زۆری ئەندامانی بزووتنەوەی ئیسلامی سار بوونەتەوە و بایەخیان بە ململانێ شەخسییەکان نەداوە. زانیاری هەڵە و شیکردنەوەی هەڵە لەم بڕگەیەدا لە دوو بواردایە. ئەلف. ڕێژەی ئەندامە ساردبووەکانی ناو بزووتنەوەی ئیسلامی کە بە هۆی ناکۆکی و ململانێی ناوخۆیەوە سارد بوونەتەوە بە هیچ شێوەیەک ڕێژەکەیان زۆر نەبووە و ڕێژەکەیان زۆر کەمە. دەبێ کاک حەسەن یاسین بە پشت بەستن بە چ ئامارێک ئەو ڕێژەیەی بە بەشێکی زۆر خەمڵاندبێ؟ بە. زۆرینەی ڕەهای ئەندامەکانی بزوتنەوەی ئیسلامی لە هەڵوێست وەرگرتنیاندا بە گەرموگوڕی و خرۆشاوی نەک بە سارد و سڕی دابەش بووبوون بە سەر تەکەتولاتی ناو بزوتنەوەی ئیسلامی و خۆیان گرێدابوو بە یەکێک لە تەکەتولاتەکان. کە خوێنەر دیقەت لەم بڕگە ڕەخنەی ڕەخنەگر دەدات بە ڕوونی بۆی دەردەکەوێت کە ڕەخنەگر لە مەبەستی لێکۆڵیار نەگەیشتووە و سەرچیخ چووە. ئەندامە بێزارەکان. ڕەخنەگر ڕەخنەی لەو بڕگەیە هەیە کە تیادا لێکۆڵیار دەڵێت بە خەیاڵ چنینی خۆی و بێ پشت بەستن بە هیچ ئامارێک کردوێتی بە بەشێکی زۆر دومیشان ئەوەیە کە بزوتنەوەی ئیسلامی لە مانگی پێنجی 1970دا دامەزراوە و هێشتا زووە پاش چەند مانگێک واتە لە ساڵی 1970ەوە باسی بێزاری بەشێکی زۆر لە ئەندامەکانی بزوتنەوەی ئیسلامی بکرێ لێرەدا دیسان ناچارم بڵێم نیا سعید باڵە لە بڕگەکە گەیشتۆ و دیقەتی بەکار نێناوە ئەگینە ئەگەر ورد وایەتەوە دەیزانی کە لێکۆڵیار نەیگوتووە ئەو ئەندامانەی بزووتنەوەی ئیسلامی کە لە هەزار و نۆ سەد و هەشتا و هەشت بۆ هەزار و نۆ سەد و نەوەد چوونەتە ئەفغانستان ڕێژەیان زۆر بووە، بەڵکو جەختی لەسەر ئەوە کردووە کە ئەو ئەندامانەی لە ڕەوتی پەیوەندییە ناوخۆیەکانی بزووتنەوەی ئیسلامی بێزار بوون بەشێکی زۆریان ڕوویان لە ئەفغانستان کرد. واتە بەشێکی زۆری ئەندامە بێزارەکان نەک بەشێکی زۆری ئەندامی بزووتنەوەی ئیسلامی. جا گەر ئەندامە بێزارەکانی نێو بزووتنەوە ئەو کاتە بۆ نموونە دە کەس بووبن ئەوا نیوەی دە کەس واتە پێنج زائید یەک کە دەکا بەشێکی زۆری ئەو دە کەسە چون بۆ ئەفغانستان سەبارەت بەوەشت کەنیا سعید لە ساڵی 1970 بۆ 1990 بە زوو دەزانێت بۆ ئەو کەسانی کە لە نێو بزوتنەوەدا بێزار بوون و ڕیزەکانی ئەو بزوتنەوەیان بەجێهێشت ئەوا دەڵێم نەخێر پەیدابوونی بێزاری لە نێو بزوتنەوەکەدا زوو نەبوو ئەگەر پێکاتی دروستبوونی بزوتنەوەی ئیسلامی لەبەر چاو بگرین کە باسکردنی لێرەدا جێگای نابێتەوە و لێکۆڵینەوەیەکی تایبەتی دەوێت لە قاعیدە نەگەیشتن. ڕەخنەگر لە کۆتایی دوایین ستوونی بەشی یەکەمی ڕەخنەکەیدا دەڵێت، هەڵەیەکی تر لە ستوونی پێنجەمدا هەیە، ئەویش دەگەڕێتەوە بۆ نەشارەزایی و ناپسپۆڕیی کاک حەسەن یاسین و سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی کە بەسەریدا تێپەڕیوە. هەڵەکە ئەوەیە کە دەڵێت، ڕێکخراوی قاعیدە توانیبووی خەڵکانێکی زۆر لە هەموو شوێنێکی جیهانی ئیسلام بۆ شەڕکردن لە دژی ڕووسەکان و حکوومەتەکەی نەجیبوڵڵا بنێرێ بۆ ئەفغانستان. زانیاری هەڵە ئەوەیە کە ڕێکخراوی قاعیدە لە ساڵی 1970 لە پیشاوەر لە پاکستان دامەزراوە و لەو سەردەمەدا تەنها خەریکی پێشکەشکردنی خزمەتگوزاری و داڵدەدانی ئەو کەسانە بووە کە لە وڵاتانی عەرەبی و ئیسلامیەوە ڕوویان دەکردە شاری پیشاوەری هاوسنووری ئەفغانستان و زاراوەی عەرەب ئەفغانیان بەسەردا دابڕا. ڕێکخراوی قاعیدە ئەو سەردەمە لەناو وڵاتانی جیهانی ئیسلامیدا نەبووە و بە هیچ شێوەیەکیش ڕێکخراوی قاعیدەی ئەوسا بە چەشنی ڕێکخراوی قاعیدەی ئێستا نەبووە. ئەوەی کە بە پلەی یەکەم ڕۆڵی سەرەکی هەبووە لە ناردنی ئەو کەسانە بۆ پاکستان و ئەفغانستان، بریتین لە حیزب و هێز و ڕێکخراوە ئیسلامیە سیاسیەکان بە تایبەتی لە میسڕ و جەزائیر و وڵاتانی شام و پاکستان و وڵاتانی تری ئیسلامی و هەندێ لە ڕێکخراوە خێرخوازە ئیسلامیەکانی وڵاتانی کەنداو و باڵوێزخانەکانی سعودیە و پاکستان و ڕێکخراوی دەولی ئیخوان المسلمین. کە دقەت لەم بڕگە درێژەی ڕەخنەگر دەدەیت، دەبینیت جگە لەوەی لە بڕگەکەی لێکۆڵیار نەگەیشتووە کە دەڵێت، ڕێکخراوی قاعیدە توانیبووی خەڵکانێکی زۆر لە هەموو شوێنێکی جیهانی ئیسلام بۆ شەڕکردن لە دژی ڕووسەکان و حکوومەتەکەی نەجیبوڵڵا بنێرێ بۆ ئەفغانستان، هەروا کەوتۆتە هەڵڕشتنی کۆمەڵێک زانیاری کرچ و کاڵیشەوە لەبارەی ڕێکخراوی قاعیدەوە. لێکۆڵیار، بۆیە باس لە ڕۆڵی قاعیدە لە ناردنی خەڵکانێکی زۆر لە هەموو شوێنێکی جیهانی ئیسلامەوە بۆ شەڕکردن لە دژی ڕووسەکان و حکوومەتەکەی نەجیبوڵڵا لە ئەفغانستان دەکات، چونکە لێکۆڵینەوەکەی تایبەتە بە مێژووی پەیوەندیە نهێنیەکانی نێوان پشتیوانانی ئیسلام و ڕێکخراوی قاعیدە. واتە قاعیدە لایەنێکی پێکهاتەی لێکۆڵینەوەکەیە و باسکردنی ڕۆڵی قاعیدە لە سەرجەم چالاکیە سیاسیەکان و بەدواداچوونی ڕۆڵ و کاریگەریەکانی پێویستن و لە لێکۆڵینەوەکەدا ئەوە بە گرنگ نەزاندراوە کە باس لە ڕۆڵی ئەو هێز و لایەن و کەسایەتیانە بکات کە لە کوردستاندا ڕۆڵیان لەو بوارەدا هەبووە. سەبارەت بە نەپسپۆڕی و نەشارەزایی حەسەن یاسینیش دەڵێم سەیری ژمارە دوو سەد و هەشتا و شەش ی ڕۆژی شانزدە یانزەی هەزار و نۆ سەد و نەوەد و هەشت ی هەفتەنامەی ئاڵای ئازادی لاپەڕە سێ بکە، دەبینی وتارێکی جەمال خاشقچی بڵاو کراوەتەوە بە ناونیشانی حیزبی ئەلقاعیدە ئامانجی زل بەڵام بێ بەرنامە و شانەی حیزبی بڵاو کراوەتەوە کە حەسەن یاسین وەریگێڕاوە و لەبەرئەوەی لە هەمان ژمارەدا وتارێکی دیکەی بڵاو بۆتەوە وەرگێڕ ناوی خوازراوی زۆراب عەبدولڕەحمانی بەکار هێناوە چونکە لە هەمان ژمارەی ڕۆژنامەکەدا وتارێکی دیکەی بە ناوی خۆی هەبوو و خوێنەران بۆ زانیاری بەرفراوانتر دەتوانن بگەڕێنەوە بۆ ئەو وتارەی لەسەرەوە باسم کرد. ڕەخنەگر دەڵێت، ڕێکخراوی قاعیدە ئەو سەردەمە لەناو وڵاتەکانی جیهانی ئیسلامیدا نەبووە و بەهیچ شێوەیەکیش ڕێکخراوی قاعیدەی ئەوسا بە چەشنی ڕێکخراوی قاعیدەی ئێستا نەبووە. جارێ بەر لە هەموو شتێک با ئەوە بۆ ڕەخنەگر ڕوون بکەمەوە کە ئوسامە بن لادن ئەو ڕێکخراوەی خۆی ناو نەناوە ئەلقاعیدە، بەڵکو نەیارەکانی ئەو ناوەیان بەسەردا سەپاندووە و منیش و تۆ و حەسەن یاسینیش کە ئەو ناوە بەکاردێنین هەمان ئەو ناوە دووپات دەکەینەوە کە نەیارەکانی بەسەریاندا بڕیوە. هەروەها کە ڕەخنەگر دەڵێت، ڕێکخراوی قاعیدە ئەو سەردەمە لەناو وڵاتەکانی جیهانی ئیسلامیدا نەبووە، هەر لە خۆی وا دەڵێ و هیچ سەرچاوەیەکی نەکردۆتە پاڵپشت. کە ڕەخنەگر دەشڵێ ڕێکخراوی قاعیدەی ئەوسا بە چەشنی ڕێکخراوی قاعیدەی ئێستا نەبووە، دەڵێم ڕاست دەکەی، بەڵام حەسەن یاسین لە سەرتاپای لێکۆڵینەوەکەیدا ڕستەیەکی وای نەخستۆتە ڕوو کە گوایە ڕێکخراوی قاعیدە لە دروستبوونیەوە تا ئێستا بە چەشنی ڕێکخراوی قاعیدەی ئێستا بووبێت تا تۆ بێیت و پێچەوانەکەی بۆ بسەلمێنی. بۆیە بە کورتی لەو وتارەدا کە لەسەرەوە ئاماژەم پێکردوو، حەسەن یاسین وەری گێڕاوە لە شانزە یانزەی هەزار و نۆ سەد و نەوەد و هەشت دا بڵاو بۆتەوە، چەند سەرەقەڵەمێک لە بارەی قاعیدەوە دەنووسمەوە. لە ڕاپۆرتێکی وەزارەتی بەرگری ئەمەریکادا کە لە مانگی ئابی ڕابردوودا، واتە لە مانگی ئابی هەزار و نۆ سەد و نەوەد و هەشت، فەیسەڵدا، دابەش کرا، هاتووە کە ئامانجی حزبی قاعیدە بە گوێرەی قسەکانی ئوسامە بن لادن بریتییە لە یەکخستنی سەرجەم موسڵمانان بۆ دامەزراندنی حکوومەتێک کە بە پێی ڕێنمایەکانی خەلیفەکان ئیش بکات. هەروەها بن لادن ڕایگەیاندووە کە تاکە ڕێگای دامەزراندنی حوکمڕانی خەلیفەکان ئەوەیە لە ڕێگەی هێزەوە بێت. وەزارەتی بەرگری ئەمەریکی ئەم بۆچوونەی سەرۆی وا لێ کردووەتەوە. ڕووخاندنی نزیکەی سەرجەم حکوومەتە ئیسلامییەکان کە بن لادن بە فاسد، گەندەڵ، ناویان دەبات. هەروەها هەڵکشانی ڕەگی دەسەڵاتی ڕۆژاوا لەو وڵاتانە دواشتیش کە بەلای بن لادنەوە گرنگە هەڵوەشاندنەوەی سنووری سیاسی نێوان ئەو وڵاتە ئیسلامیانەیە ئیشکالەتی حزبی القاعدە بە جۆرەی بیر و لێکدانەوەی شارەزایانی ئەو بوارە لەوەدایە کە ڕێخستنێکی کۆکەرەوەیە نەکتێب و نەگۆڤاری هەیە کە هێڵێکی فکری ڕێخستنەکە ڕووم کاتەوە هەروە پێکاتێکی ئەرک و کارکردن وەک شانە ئەمیر ئەندام سەرکردەکان جگە لە بنلادن هیچ لەمانەشی نیە. کاتێکیش بن لادن حیزبی ئەلقاعیدەی دروست کرد تەنانەت داوای لە لایەنگراکانی خۆیشی نەکرد بچنە ڕیزیەوە و لایەنگیری خۆیانی بۆ نوێ بکەنەوە. ئەبو حەسەن کە تا ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و چوار یش لە پیشاوەر بووە لەو بڕوایەدایە حیزبی ئەلقاعیدە پاش ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و دوو هەڵوەشێنراوەتەوە یانیش لەبەریەک هەڵتەکاوە بە تایبەت لەگەڵ چۆڵکردنی مەیدانەکە لە لایەن بن لادن و ڕۆیشتنی بۆ سودان ئەگەرچی ئەندامەکانی هێشتا قسە لە سەر مان و بەردەوام بوونی دەکەن. تا ئێرە نوێژکێکی بیروڕاکانی جەمال خاشقچی بوو لە نێو وتارێکدا لەبارەی ڕێکخراوی قاعیدەوە تا ساڵی 1998 وەک گوتم حەسەن یاسین لە عەرەبییەوە وەریگێڕاوە و لە 16 یانزەی 1990 دا لە هەفتەنامەی ئاڵای ئازەیدێ دا بڵاوی کردۆتەوە کە ئەمەش دەیسەلمێنێ کە ئەو بۆچوونەی نیاز لە سەرەتای بەدواداچوونەکەیدا دەریبڕیوە گوایە حەسەن یاسین لە ڕابردوودا بابەتی نەبووە لەسەر ئیسلامی سیاسی بۆچوونێکی هەڵەیە. بۆ زیاتر جەختکردنەوە لەو ڕاستیەی کە لێکۆڵیار گوتوێتی، زۆربەی سەرچاوەکان جەخت لەسەرەوە دەکەن کە ناوی قاعدە لە ساڵی 1970 دا پەیدا بووە کاتێک کە زووکاری موجاهیدە عەرەب ئەفغانەکان سۆراخی کوڕەکانیان لای بەڕێوەبەرانی کاروباری موجاهیدەکانی وڵاتانی عەرەبی دەکرد و نەیاندەتوانی وەڵامی دروست لەبارەی چارەنووسی کوڕەکانیان بدەنەوە گەیشتنەوە باوەڕی کە تۆمارگەیەکی تایبەت بە گشت کاروبارەکانی تایبەت بە عەرەب ئەفغانەکان لە ڕۆژی هاتنیان بۆ پاکستان تاوەکو ڕۆیشتنیان بۆ ئەفغانستان تیایدا تۆمار بکەن ئەم تۆمارگەیەشیان ناونا تۆماری قاعیدە سجیل القاعدە، ئەگەرچی گەلێ سەرچاوە ئەم مێژووە بە مێژووی دروستبوونی ڕێکخراوی قاعدە دادەنێن، بەڵام وەک یوسف گۆران دەڵێت، ناوی قاعدە پێشتر لە ئارادا بووە و بەکار هاتووە و ئەم تۆمارەش تەنها بۆ بەڕەسمی تۆمارکردن بووە. بەڵام ئەم ڕێکخراوە بە نهێنی لە پاش ساڵی هەزار و نۆ سەد و هەشتا و شەش دا لە کەمپەکانی بن لادن لە ئەفغانستان چەکەرەی کردووە و تاوەکو ساڵانی هەزار و نۆ سەد و هەشتا و هەشت بۆ هەزار و نۆ سەد و هەشتا و نۆ ئەو هەلەی بۆ ڕەخسا کە خۆی ڕابگەیەنێ. یوسف گۆران، ڕێکخراوی قاعیدە، پێشینە و فاکتەرەکانی دروستبوون، گۆڤاری سیاسەتی نێودەوڵەتان، پاشکۆی گۆڤاری سەنتەری لێکۆڵینەوەی ستراتیژی، ژمارە سێ، شوباتی دوو هەزار و سێ، لاپەڕە دوانزە و سیانزە.